دوای ئەوەی لە دەرسی ڕابردوو و لە ئاخیر ئایەت براکانم پەروەردگارمان فەرمانی پێکردین سوود لە نوێژ و لە سەبر وەربگرین استعین و سەبری و سەڵات سەبرگرتن و ئارامگرتن سەبر بگرێت و و هەروەها دەستنوێژ بگرێ و نوێژ بکات ئەو بەڵا و موسیبەتە لەسەر شانی سوک دەبێت و بەرگەی دەگرێت و چاوەڕێ ئەجر و پاداش دەکات و تووشی یەس و بێ ئومێدی نابێت مامەڵەیەکی هەڵە ناکات بەرامبەر پەروەردگار کەواتە سەبر گرتن پێویستە لەسەر ناڕەحەتیەکان بەڵام لە هەموو شتێکیش ناڕەحەتتر کە ئینسان بڕوا بەرەو ڕووی بریتە لە ناڕەحەتی گیان لەدەستدان ناڕەحەتی مردن تۆ بزانیت گومانی زۆر زۆر دەکرێت بەرەو شوێنێک بڕۆی کە تیایدا ژیان لەدەست دەدەیت تیایدا دەمریت ئەویش کە بریتە لە تێکۆشان لە پێناوی خوا ئینسان هەر کەسێ عقلی هەبێت هیچ شتێکی خۆش واز لێ ناهێنێ ئیلا بۆ خۆشتر نەبێت هیچ شتێکی خۆش کە بەلاتەوە شیرن و خۆش بێت وازی لێ ناهێنیت ئیلا کاتێک تۆ دەستبەرداری دەبی کە شتێکی خۆشتر بێتە شوێنی ئەجینا ئینسانی عاقڵ ناچێت شتێکی خۆش بە ناخۆش بگۆڕێتەوە ئینسانی عاقڵ ناچێت بۆ نموونە بڵێت من ملیۆنێ دینار دەدەمە کەسێک بۆ ئەوەی بۆ نمونە جیهازێکم بداتێ بای پێ هزار بێت نایکیت زەرت بەڵام کە بزانانی ئەو ملیۆنە بدەیت کە ملیۆنێ دینار بەلاتەوە خۆشەویستە شتێکت بە نسیب دەبێت، شتێکت پێ دەدرێت لە بەرامبەریدا، بای ملیۆنێک و دوو سەد هەزار، بای ملیۆن و نیوێکە، بای دە ملیۆنە، ئەوە تۆ چاوت لەوە نییە ملیۆنێکت دەڕوات، چونکە دەزانی ئەو ملیۆنە کە ڕۆی چی دێتە جێگا؟ دە ملیۆن دێتە جێگا. کەواتە تۆ تەنازولت لە خۆشییەک کرد بۆ خۆشتر. ژیان زۆر شیرینە برام. هیچ کەسێک نیە لە مرۆڤەکان حەز لە لە دەست چوونی ژیان بکا حەز لە مردن بکات ژیانی دنیای بچێت و بمرێت بەڵام یەک جۆرە ژیانی تر هەیە زۆر خۆشتر لە ژیانی دنیا ئینسانی عاقڵی ئیماندار بۆ ئەو ژیانە خۆشە گەورەترە دەست بەرداری ژیانی دنیا دەبێت ئەویش بریتیە لە ژیانی بەختەوەری بەهەشت و هەروەها ناوگۆڕ کە تۆ بزانیت لە دەستچوونی ژیانی دنیات دەبێتە هۆی دەستکەوتنی ژیانێکی زۆر خۆشتر لە ژیانی دنیات ئەو کاتە بەلاتەوە قورس نییە کە ژیانی دنیات لەدەست چێت کەسانێکیش کە تێبکۆشن لە پێناوی خوای پەروەردگار، لتکون کلمە اللە هی العلیا، ئەو کەسە هەرچەندە گومانی زۆری وایە کە لەوەی بکوژرێت، بەڵام بەلایەوە کێشە نییە، چونکە دەزانێت کە ژیانی دنیای لەدەستچوو ژیانێکی خۆشتر چاوەڕێیەتی، ژیانێکی خۆشتر چاوەڕێیەتی. بۆیە خوای پەروەردگار دەفەرمێ ولا تقولوا لمن یقتل فی سبیل اللە اموات ئەی موسڵمانان ئێوە بەو کەسانەی کە لە پێناوی خوا بە خالصی دەمرن دەکوژرێن بەوان مەڵێن مردن بەوان مەڵێن مردوون ئەو مردووەکانن مردوو ئەوەیە کە ژیانی دنیای لەدەست چوو وایە پێ مەڵێن ئەی چین؟ ئەی نەمردن؟ ژیانیان لەدەست نەچوو؟ بەل ئەحیاء نەخێر ئەوانە زیندون ئەوانە زیندون ئەحیا ئەوانە زیندون زیندویەک ژیانێکیان هەیە زۆر لە ژیانی دنیا خۆشتر کە فەریحینە بما آتاهم الله من فضله زۆر دڵخۆشن بۆی کە ئەو فەڵڵەی کە خخوای گەورە پێیان دەبەخشێت ئەو کەسی کە لە پێناوی خوا شەهید دەبێت و هەروەها تەمەنای ئەوە دەکا ئەو کەسی کە لە پێناوی خوا دەمرێت سەد نەفسی تری هەبێ و زیندوو بکرێتەوە لە پێناوی خوا جارێکی تر بمرێتەوە بۆیە ژیانی دنیا بەلایەوە ڕەخیس و سووک دەبێت قیمەتی نییە بەلایە چونکە ژیانێکی خۆشتری بەنسیب بوو بەل ئەحیا بەڵکو ئەمانە زیندوو خۆی گەورە دەفەرمێت زیندوون ولكن لا تشعرون بەڵام ئێوەی زیندووانی دونیا هەست بەو زیندوێتیەی ئەو کەسانە ناکەن کە لە پێناوی خوا گیانیان لە دەست دا هەستیان پێ ناکەن زاهری ئێمە دەیبینین تەواو کابرا کوژرا و کۆتایی پێ هات و مرد نازانیت کە لە ناو گۆڕەکەیدا چۆن زیندووە ئەمەش بەڵگەیە لەسەر نەعیمی قەبر لەسەر خۆشی ناوگۆڕ بەڵگەیە لەسەر ئەوەی ئێمە دوای مردن لە ناوگۆڕ زیندوو دەکرێینەوە، بەڵام زیندوێتی ئەو کەسەی لە پێناوی خوا گیانی لەدەستداوە وەکو زیندوێتی کەسانی تر نییە. ئەمما کەسانێک کە بە حسابی خۆیان تێبکۆشن بۆ ئەوەی کەلیمەی خوا کە عاقیبەتی تێکۆشانەکەیان کەلیمەی خوا بەرز نابێتەوە دادەبەزێ عاقیبەتی تێکۆشانەکەیان ئیسلام ناشیرن دەبێت. فەرمووی ئێمە لە سەردەمی پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام قاتلنا حتی لا تکون فتنە قیتالمان کرد جەنگانمان کرد جیهادمان کرد بۆی فیتنە نەبێت بۆی شیرک نەمێنێ بۆی ئەزیتی مسلمان نەدرێت بۆی دینی خوا بڵاوێتەوە بەڵام ئەمڕۆ ئێوە قیتال دەکەن و جەنگ دەکەن بۆ ئەوەی فیتنە ڕووبدا فعلەن بەم جۆرە بەناو جیهادانە هەر فیتنەیە هەر ماڵوێرانیە هەر کاولکاریە هەر ناشیرین کردنی ئیسلام و موسوڵمانانە، ئیسلام لەگەڵ ئەوەدا نیە براکانم بۆیە نابێ لێمان تێک بچێت و تێکەڵ بێت. دیسان هەر سەبارەت بە سەبر کە پێویستە ئینسانی موسوڵمان سەبر بگرێت بزانین خوای پەرۆردگار حکمەتی وایە و بڕیاری وایە کە تا من و تۆ لە ژیاندا بین تاقیکردنەوەشمان دێتە ڕێگا لەلایەن خواوە بۆ ئەوەی ئیمانداری ڕاستەقینە دەرکەوێت و جیابێتەوە لە کەسێک کە ئیدعای ئیمان دەکا و ڕاستیش ناکات کەواتە بۆ تەمیز و جیاکاری امتحان پێویستە و بۆ بەرزبوونەوەی پلەی ئیماندارە ڕاستەقینەکان دیسان امتحان پێویستە ئەگەر تۆ هەر لە خۆشیدا بژیت و هەر لە نیعمەت و ڕەفاهیەتدا بژیت ئەوە لەوەیە ئیمانەکەت ڕۆژ بە ڕۆژ دابەزێت و هەروەها پلەت بەرز نەبێتەوە بۆ لای خۆی پەرۆتگار بەڵام کە بێت و جارجار ناڕەحەتی توش دێت بەش تۆزێک لە ترس تۆزێک لە ترس فەرم بشەی من الخوف چکە گەر فەرموو بای وەلە نەبلووەن نەکوم بالخەوفی کە ترسی تەواو وایە خەڵک زیڕەی دەکرد بەڵام تۆزێک ترستان توش دەکەم تۆزێک ترستان بەسەردا دەهێنم ترس لە دوژمنانی دینی خوا یعنی تەماشا دەکەین لە زۆرێک لە سەردەمەکان یا لە زۆرێک لە شوێنەکان کە تایدا دوژمنانی دینی خوا باڵا دەستن تەماشا دەکەین ئیمانداران ناڕحەت دەکەن ئەزیەتیان دەدەن تەزیبیان دەدەن ئێمە ترسە ئەو ترسەیە خی پرۆدگار تووشت دەکە بۆی تاقیت کاتەوە ئایا لە کاتی ترسدا، لە کاتێک کە دوژمنانی دینی خوا دەسەڵاتیان هەیە، تۆ واز لە دیندارێتی دەهێنیت؟ یا سەبر دەگریت و تەحەمول دەکەیت و ئیمانەکەی خۆت لەدەست نادەی بۆ دونیا؟ کەواتە شیء من الخوف تۆزێک لە ترس خوای گەورە جار وا هەیە تووشت دەکا خۆ هەموو کات تۆ هەر لە ئەمن و ئاسایشدا ناژیت دوو نیعمەتی گەورەیە برام کە زەڕوڕەتی ژیانی مرۆڤ بەم دوو نیعمەتەوەیە برسیت نەبێت ڕزق و ڕۆزیەکت هەبێت کە پێی بژیت و هەروەها لە ترسدا نەبی لەسەر و ماڵ و ناموسی خۆت سەلامەت بیت و ئەمین بیت ترسی کەست نەبێ دەستدرێژی بکاتە سەر ماڵت سەر خوێنت سەر ناموست نعمەتێکی گەورەیە تۆ پاشایت ئەگەر وا بێت، بۆ نموونە سەعات دووی شەو لە شارێکەوە دەڕۆی بۆ شارێکی تر، لە کەس ناترسی، دنیا ئەمانە، لە کەس ناترسی بێ بتکوژێ لە ڕێگا، لە کەس ناترسی بێ سیارەکەت لێ بستێنێت، لە کەس ناترسیت بۆ نمونە بچێ ماڵت تاڵان کا، ئەمە نعمەتێکی گەورەیە. بەڵام کە ئەو نعمەتە لە دەست چوو ترس هاتە شوێنی خەوف. ئەوا بەختەوەری و ئاسوودەیی و ئارامی و ژیانی خەڵک تێک دەچێت. ئەوجا لەگەڵ ترسەکە کە برسێتیش هات، ئەوە دوو جار خەڵک ماڵی کاول دەبێت و ژیان بە جارێک تێک دەچێت. بۆیە ئێستا ئەوەی کە جێگای مەترسیە لەم هەرێمەی ئێمە بەداخەوە خەریکە هەردوو موسیبەتەکە ڕوو لەم هەرێمە دەکات. هەم موسیبەتی برسێتی و هەم موسیبەتی نەمانی ئەمن و ئاسایش فیتنە و ئاژاوە چکە دەستانێکەیە نەوانەی لە غەیری دەستی دەرەچی و دەستی ناوەچی لەوانەیە کەسانێک هەبێت مەسلحەت و بەرژەوەندی لەوە دانەبێت کە وڵات مستەقر و ئارام بێت دەیەوێت تێچی بدات کەمی ڕوو لە ماڵ و سامانت کات جا یا دەستت ناکەوێ یا دەستت ناکەوێ یا کە دەستت کەوت لە دەستت بچێ کەسانێک هەیە دەبینین براگیان فەقیری هیچ کەسابەتێکی دەست ناکەوێت هیچ کەسابەتێکی دەست ناکەوێت نازانێت چی بکە حەز دەکا پێی خۆشە بەس کرێکاری بێ حەماڵی بێ هەرچی بێت دەستی کەوێ بەس بۆی کەسابەتێک بێت شتێک پارەی دەستکرد دەستی ناکرد هەیە دەستی کەوتووە و پارەشی دەستکەوتووە بەڵام دوایی لە دەستی چوو بە ئاسا تووشی حادسەیەک بوو وەرگەڕا سیارەکەی تێچوو خۆی بریندار بوو یاخود ماڵەکەی سووتا، یاخود لێی دزرا، یاخود لە بازرگانی و تیجارەتێک زەرەرێکی گەورەی کرد، قەرزار بووە لەسەری، ئەو بەڵایانە موعەڕەدین ئێمە تووشمان بێت تا لە ژیانی دونیادا بین، خوای گەورە تاقیمان دەکاتەوە بە شتی ئاواش، ونقص من الاموال والانفس والانفس لە لاشەی خۆشتدا و لە کەسوکار و خۆشەویستانیشتدا لەوانەیە خوای گەورە نوقسانیت بەسەر بێنێ تووشی حادسەیەک بی دەستێکت بشچێت تووشی حادسەیەک بی پەنا بەخوای پەرۆتگار قاچێکت لەدەست بدەیت ئەمانە تا لە ژیانی دونیا دابن برا گیان ئەم هەموو بەڵا و موسیبەتە مومکینە ڕوومان تێ بکا بەڵام کە ڕووی تێ کردیت خوای گەورە دەفەرمێ وەبەشیری الصابرین مژدە بدە بە کێ ئەی پێغەمبەر عەلەیهی سڵاو سەلام بەوانەی کە سەبر دەگرن لەسەر ئەو موسیبەتانە کە تووشیان بوو سەبری لەسەر دەگرن کە ئەو موسیبەتانە هات خەڵک دوو ڕێگای لە پێشە باشە کە سەبری نەگرت نارەزایی دەربڕی من بۆ فلانە کەسم مرد بۆ حادیسەی سیارە توشمن بوو بۆ ماڵەکەم سووتا بۆ لەو تیجارەتە زەرەرم کرد ئەمە چ حاڵە ئێمە تێیدان برسیمانە نان نییە بیخۆین ئەم بەڵایەکە هات ئەو کەسانێک کە سەبر ناگرن سەبر ناگرن بە گوێرەی شەریعەتی خوا مامەڵە بکەن چ شتێک چاوەڕیان دەکات دوو نیعمەتیان لەدەست دەچن و دوو نیعمەتیش دێتە شوێنی دوو نیعمەتی لەدەست دەچن نعمەتی یەکەم کە لە دەستی چوو ئەوەی مصیبەتەکەی کە تووشی بووە فلانە کەسی مرد نقمەتی دووەمیش کە تووشی دێ عذابی دووەمیش کە تووشی دێ تووڕەبوونی ڕب العالمین و لەوەیە بەڵا و مصیبەتی گەورەتریشی بەسەر بێنێت لە دنیا و عذابی خوش لە دواڕۆژ چاوڕێتی ناڕازی دەبی بە قەدەری خوا بزانە خوای گەورە چیت بەسەر دێنێت ئەی ئەو کەسەی کە سەبر دەگرێت ئەوەیان چی خوای گەورە فەرمی وە بەشیر الصابرین مژدەیان بدەیە بەشیر با لێ ورد بینەوە براکانم چەند وشەیەکی خۆش ئەوەی کە مژدەدان بێت دڵی مرۆڤ پێی خۆشە ئێستا کەسێک بێتە ژوورەوە لە مزگەوت بۆمان بانگی یەک کێکتان بکە بۆ نمونە کاک محەممەد هەڵسەپێ وەرە مژدەیەکی خۆشم پێدا پێ بۆت هەر لە خۆتۆ پێت خۆش ئەوەی محەممەد هەڵسێ و زۆر دڵخۆش دەبێت دەی براکەم پێم بڵێ تخوا چی و مژدە خۆش بوشرا خۆشە مژدە خۆشە جا مژدەیەک لەلایەن خواوە بێت بێگومان زۆر گەورەتر و خۆشتر وبشر الصابرین سیرکە لەولا مصیبەتێکت تووشهات ناڕەحەتیە دڵتەنگیە بێتاقەتیە خەفەتە بەڵام کە سەبری لەسەر بگری چی بەدوادا دێ بەشیر مژدەی بەدوادا دێ وبشر الصابرین مژدە بدە ئەو کەسانەی کە سەبر دەکرێت بزانە چۆن ئەو بەڵایە یەکسەر بۆت دەبێ بە بەخشش. بەڵاکە بوو بە بەخشش. لەم ڕێگایەوە تۆ موسیبەتێکت توش بوو بەڵام کەچی پاداشتێکی گەورەش هاتە جێگای هەر زۆر گەورەتر یەعنی ئێستا کە بەراورد دەکەی ئەو ئەجرەی کە خوا بۆ تۆی دانا لە مقابلی سەبر گرتنت لەسەر ئەو ناڕەحەتیە ئەجرەکە یەک جار زۆر گەورەترە بەڵام پەردەیەک هەیە تا ئێمە لە ژیانی دنیادا مابین ئەو غیتائەی سەرچاومان ناهێڵێ ئێمە ئەو نیعمەتە گەورە ببینین کە خوا بۆی داناوین ئەو ئەجرە گەورەیە ئەجینا کە بیبینیت ئەوجا مخەیەر بکرێت ئایا ئێستا تۆ زانیت خوا گەورە لە پاداشتی سەبرگرتنت لەسەر مصیبەتەکەت چی بۆ داناوی زانیت بەڵێ ئێستا دەیبینی ئێستا کە پرسیارت لێ بکرێت ئەو مصیبەتەی بەسەرت هات پێت خۆشە یا پێت ناخۆش دڵ وڵا زۆر بۆ چونکە موسیبەتەکە هیچ نییە لە چاوچی ئەو هەموو نعمەتە گەورەی کە خوا بە منی بەخشی ئەو ڕێزە گەورەی کە خوای گەورە لە منی گرت هیچ نییە ئەو موسیبەتە لە ئاستی ئەو بکات بۆیە براکانم ئەمە وعدی رب العالمینە وعدێکی زۆر گەورەیە ئینسان کە بیری لێ بکاتەوە مصیبەت کە توش بوو یەکسەر لە بەرامبەریدا کە سەبرت هەبێت چی بێنە پێش سەر خۆت بەشر و بەشر ئەو مژدە گەورەیە کە ناڕەحەتت دەکا وا مەزانە ڕقی لێتە کە بەڵایەکت توش دەکا وا مەزانە دێ بۆ بەڵای بتخا بەس سەبر بگرێت و بزانە بەهۆی ئەو بەڵایە کەمەی کە توشی کردی لە بەرامبەردا چی بۆ تۆ دانا بزانە لە بەرامبەردا چی بۆ تۆ دانا بۆیە براکانم دەڵێن ئێمە موڵکی خوان لەژێر تەسەڕوفاتی خوای گەورەدا ئێ مادام موڵکی خوای پەروەردگار بین بۆمان هەیە ڕەخنە بگرین بۆ نییە ڕەخنە بگرێت بۆ نییە ڕەخنە بگرێت خوای پەروەردگار تۆی دروست کرد و تۆ موڵکی ئەوی و عەبدی ئەویت چیت لێ بکە بۆ نییە ڕەخنە بگرێت چکە خۆ تۆ خۆت خۆتت دروست نەکردووە خوا توی هێناوەتە بوون بۆ نمونە کە خۆت بینایەک دروست دەکەیت دوای ماوەیەک دەڵێ وەڵا ئەم دیوارە لێرە دەڕوخێنم دەرگایەک لەولا دەکەم و دەرگای شروا دەکەمەوە کەس نییە بۆ بێت ڕەخنە لە تۆ بگرێت بۆ لەو بینایە دەکەیت ئیمن خۆم دروستم کردووە بینا بینای خۆمە مڵکی خۆمە بە هەر شێوازێک بێت دەستکاری بکەم کەس بۆ نیە ڕەخنەم لێ بگرێت کەواتە براکانم هیدایەت بەس ئەوەی نیە نوێژ بکەیت و ڕۆژ بگریت هیدایەت ئەوەیە لە کاتی موسیبەتدا ئایا تۆ سەبر دەگریت یا سەبر ناگریت کە سەبرت گرت ئەو کات و بەڕاستی تۆ مقتدیت هیدایەت دراویت کە سەبرت نەگرت بەڵام لە کاتی ڕەخادا تۆ خەریکی نوێژ و ڕۆژووی کە موسیبەت بەسەرات سەبر نەگری ئەوە تۆ هیدایەت نەدراویت اولئک علیهم رحمە نەوەڵا لیس علیهم رحمە رحمەتیشیان بۆ نییە اولئک هم المهتدون نەوەڵا اولئک هم الضالون ئەو کەسێک کە سەبر نەگرێ گومڕایە تووشی غەزەبی خوا دەبێت تووشی تووڕەبوونی خوای گەورە دەبێت و لە جیاتی وەبەشیر مژدەی بدرێتێ هەڕەشەی لێ دەکرێت جا ئینسانی عاقڵ با هەڵبژێرێ، ئایا هەڵبژاردنی تۆ بۆ ئەوەیە کە خوا موژدەت بداتێ و ڕەحمەت و بەرەکەت بەسەردا بڕێژێ و هەروەها لەو کەسانە بی کە موهتەدین یا تۆ ڕێگاکەی تر هەڵدەبژێری هەڕەشەت لێ بکرێ بەر غەزەبی خوا کەوی بەر لەعنەتی خوا کەوی وهەروەها گومڕابیت بۆیە براکانم ئیمتیحانێکی گەورەیە سا ئیمتیحان بە مەسائب تاقیمان دەکاتەوە خۆی گەورە بە مەسائب هەڵوێستمان چۆن بێ هەڵوێستی شەرعی بێ صبر بگرین صبرێکی شەرعی صبرگرتن نەک صبر البهائم هەندێک کەس دەفەرمێ و ئاژەڵ چۆن دەبێ صبر بگرێ هەر باری لێنی هەر چاری نییە نابێ من تۆ وابین دەبێ صبری مسلمانێکی ڕاضی کە یەقینت هەیە ئەوەی کە خوا بۆ تۆی ئیختیار کردووە باشترە لەوەی کە خۆت بۆ خۆت ئیختیار بکەیت ئەو مصیبەتەی کە تووشت بووە وا بزانی کە خێری گەورەی تێدایە پاداشتێکی گەورەی لە دوایە کە یەقینت وا بوو حسنی ظنت بەخوا بوو سەبر دەگری بە دڵخۆشیشەوە ڕازیش دەبی ئەو کاتەش پاداشتت گەورە دەبێت خۆی گەورە ئەخیرمان خێرکە وەختەوەی دنیا قەرەت منکە الحمد لله وصلى الله وسلم على رسول الله